توانا و هەوڵی پێویست درا بۆ دروستکردنی پاشماوەی گەورەی بیناسازی لە پەرستگای شارە بچووکە بەر کەنارکراوەکان بۆ ناوەند و شارە گەورەکان کە دەسەڵاتی دارایی و توانایی مرۆیی تەواویان لەبەر دەستدا بوو لە چوارچێوەی ئەوەی کە بارگای قەشە و سەرانی ئاینی و فەیلەسوفانیش بوو گوێزرایەوە. وشەی گۆتیک واتە تابەتە بە ناوی گەلی گۆتیک لە گەلانی باکووری ئەوروپا ئەو شێوە هونەرەیە کە لە نیوەی سەدەی دوانزەهەم پێی گرت و هەتا نیوەی سەدەی پانزەهەمی زایینی بەردەوام لە کاردا بوو بە شێوەی نوێ لە هەموو وڵاتانی ئەوروپی بەکاربرا لە سەرەتادا سنووردار کرابوو بە شێوەی نوێ لە بیناسازی کڵێسایی کە ئاوێتەبوونی بنەمای شێوە ڕۆمی لەگەڵ هیلالی نیوکتیژی ئیسلامی و هەندێ تایبەتمەندی نوێ لە هونەری نورمانەکان و گۆتییەکانی باکووری لە ناوچەی باکووری خۆرهەڵاتی پاریس واتە لە بەشەکانی ئیل دوفرانس و شامپانی و پیکاردی بەدی هات لەو کاتێک کە هونەرمەندانی قۆناغی ڕێنیسانس بە چاوتێبڕینی نیگای بچوککراوی بە ڕابردووی هونەری سەدەکانی ناوەڕاستی پشتگوێخراو یان گوتیک ناونا نیەتی جگە لەوەیان نەبوو کە ئەوە کۆمەڵە هونەرییەکی ناڕێک و ناگونجاو و شێوە بەربەری یان بە دەستکەوتنی کۆشک و خوڵقاندنی گۆتییە دڕندەکان یان هەمان ئەو وێرانکارانەی کە هونەری کلاسیکی ڕۆمیان نابووت کردبوو، بناسێنن. ئەوە بوو ڕوانگە و نیەتی گەورەکانی ڕێنیسانس بەرامبەر بە هۆزێک کە ئێمە لە ئەمڕۆدا بە ناوی ڕێزگرتنی هونەری گۆتیک لە دڵ و دیدەماندا جێگەمان بۆ کردۆتەوە. لە نزیکەی ساڵی هەزار و سەد و چل بەدواوە ئەو کڵێسایانەی لە باکووری فەڕەنسا دروست کران کە لە شێوەی بیناسازی شێوە ڕۆمیی دابەش بووبوو، جیاواز بوو، لەگەڵ ئەوە چ بە شێوەی گۆتیک ناونراوە کە دەبێ بوترێ تەنیا ناوەڕۆکی بەشێک لە ڕەگەزی شێوەی نوێ بوو، نەوەک هەموو ئەوانەی کە دەبوایە نزیکەی نیو سەدە بە دواوە بە قۆناغی ئاوێتەبوونی کۆتایی و پێکهاتنی تەواوی شێوە گۆتیک بگات، بریتی بوو لە. کڵێسەی دوورام 1909 بەڕیتانیا کە تەنیا ڕەگەزی کەوانەی یان ڕیزبەندی تاقی کەوانەی لە ڕەگەزی شێوە گۆتیک لەوەدا بەکاربرابوو لە دوای ئەوە بیناسازیەکانی ئیل دوڤرانس کەمێک لە پێش کۆتایی نیوەی یەکەمی سەدەی دوانزەهەم و کڵەسی سن دنی لە نزیک پاریس لە هەزار و سەد و چل بۆ هەزار و سەد و چل و چوار ی زایینی پێشکەوتبوون. هەروا لەوە بەدواوە پێویستی بە کڵێسا گەورەکانی سانس و نوایون و لان و کڵێسەی گەورە و مێژووی نۆتەردام لە پاریس سەرەتاکانی دروستکردنی هەزار و سەد و شەست و سێ کە هەموویان لە دەیەکانی کۆتایی سەدەی دوانزەهەم دروستکراون. لەگەڵ بینای کڵێسەی گەورەی شارتەر لە دوای گڕکردنی ساڵی ١ۊ٩٤، کڵێسەی گۆتیک لە چوارچێوەی ڕەسمی ماهییەتی کۆتایی خۆی پێک دەهات. لەوە بەدواوە گۆتیک لە هەموو ڕووەکانی هونەری لە سەرتاسەری ئەوروپا بووە جێنشینی شێوە ڕۆمی. لە سەرەتای سەدەی سیانزەهەمی زایینی، هونەری گۆتیک تێکڕای بیناسازییەکانی شارستانی سەربازی و کۆشکی خانەوادەکان، وێنەکێشانی دیواری و شووشەبەندیی نەخشێنراو و جوانکاریی ناو کڵێسە و دەوروبەری میحراب و وێنەکێشانی ناو چوارچێوەی تەختە بە شێوەی کاسەی چاو، پارچەی قوماش بۆ پشتی میحراب و وێنە لەبەرگرتنەوەی پەڕتووک و بەرگسازی و نەخش و نیگار ی بەرجەستەکاری، پەیکەرسازی بە کەرستەی جیاجیای وەک بەرد و کانزا و عاج و دار، زێڕەنگەری زۆر ناسک و جوان، هونەرە لاوەکیەکانی تر بوو. شێوەی گۆتیک لە ڕەوتی دەرکەوتنی خۆیدا قۆناغێکی تێپەڕان کە دیاریکراو و ناولێنراو بوو بریتی لە، گۆڕانی یەکەم لە قۆناغی سەرەتایی گۆتیک کەوا باشترە بڵێین گۆتیکی سەرەتایی واتا قۆناخی جیاواز بوون لە هونەری شێوە ڕۆمی بۆ ڕێکخستن و پێگەیشتنی شێوەی گوتیک کە نیوەی دووەمی سەدەی دوانزەهەمی زایینی دەگرێتەوە و کاریگەری گەیشتە بەڕیتانیاش لە میانەی سەدەی سیانزەهەمدا کە بیناسازی گۆتیک گەیشتە لوتکەی خۆی کڵێسا گەورەکانی ڕەنس، ئەمییەن، بورە و بورز لە شارە گەورەکانی وڵاتی فەڕەنسا کە شوێنی سەرهەڵدانی گۆتیک بووە، دروستکران کە هەمویان دیاریکراون بە بڵندی شێوەیەکی بێوێنە باریکی و پایەکانی و جوانی و ناسکی دیوارەکانی درێژکردنەوەی تاوەرەکان و منارەکان و تیژی سەر منارەکان دووبارە جەختکردنەوە بووە لەسەر پتەوی بیناسازی بەو هاس هاوسەنگیەی کە حاڵەتی بەرەو پێشتونی بەرەو ئاسمان یان فەزایەکی سنووردار و ئاوێتە، دەبەخشێتە سەر پەیکەری کڵێسا. بێجگە لەوە کە ڕووبەری دیوارەکانیشیان سەرتاسەری لە شووشەبەندی نەخشداری داپۆشرا و هەتا ڕووناکی زیاتر بچێتە فەزای فراوانی هۆڵی شەوانە، بە جۆرێک کە لە کڵێسەی گوتیک جێگەی بۆ وێنەکێشانی سەر دیوار تەنگ بوو. هەروەها نەخشی بەرجەستەکاری لە ڕیزی هەیکەلە بچووکەکانی پیاوانی ئایینی لەسەر هیلال دووبارە بوونەوەی دەرگاکانی چوونە ژوورەوە و دروستکردنی نەخشی هەڵکۆڵراو جوانکاری و گەجبڕی ڕووبەری زیاد کرا ئەوە هەمان گۆڕانکاری یان لقی جیابووەو بووە کە بە گۆتیک جیابووەکان ناونرا. لە نموونانە نایابەکانی ئەو بیناسازییە کڵێسەی گەورەکانی سیدنی و ئامیین و سنت شاپل لە پاریسە، کە دوو ڕەگەزی گرنگی بیناسازی گۆتیک بە شێوازێکی بەرز لەوانەدا بەکارهێنراوە. یەکێک لە ڕەگەزە بیناسازی کە بریتییە لە پایی خشتی هاوپشتی دوانە بە پشتبەندییەکانی هەڵواسراو یان مۆمی شمشێری دروستکراوە لە هەردوو لای دەرەوەی پەیکەری سەرەکی کڵێسا بۆ پایەداری لە بەرامبەر درز و جوڵانی بنمیچی زۆر بەرز و بەخشینی توندوتۆڵی بە هەیکەلی ناسک و سووکی دیوارەکان بە ڕەگەزێکی تری جوانکاری کە بریتە لە فراوانی شوشەبندی نەخشکراو پێکاتنی لەگەڵ پەنجەرەکانی گوڵی سوور و سێپەڕ و هێلالە نوکتیژەکان بۆ ڕووناکی کردنەوە ئی ناوەوە بەرەو کۆتایی سەدەی چواردەهەم لە بیناسازیدا فەرەنسا و ئەڵمانیا تایبەتمەندی جووڵەیان ڕوو بە بڵندی کڵێسەی گوتیک یان بەکاربردنی کۆمەڵێک ستوونەی باریک و سەرڕاست کە لە لایەکی ئەو پایانەی بەرەو بنمیچی هەڵبەستراو دادەنران بێ ئەوەی کە هەتا سەری ستوونی باشتر و مانەوەی زیاتریان ڕابوەستێنن کە وەک دەسکێکی کراوە یان چەند لقێکی جیابووەوە لە بەشی سەرەکی لەسەر تاقی کەوانەی دادەنران بە توندی وەرگیرا کشان و جوڵان لە هەڵسوکەوتی دەمارەکان لەسەر بنمی چی پەیدا بوو هەروەها هەمەڕەنگی زیاتری تێکەڵکردنی ڕەگەزی جوانکاری وەک سەربانەکان و سەردەرگا و دوو لێکچووەکان ژووری پاسەوانی سەربان و سەری مناری شێوە هەرمێیی بەرز و نوکتیژ، پەنجەرەبەندی بە شێوەکانی چەند زەرەبی چەماوە و دژی ئەو چەماوانەی لە ناویەکدا درەوشاوە لە شێوەی گڕی ئاگر، هەروەها داتاشینی بەرد و هەڵکۆڵینی زۆر بە هێڵەکانی شەپۆل و گڕی ئاگرئاسا بەکاربراوە. هەموو ئەوانە بە ناوی گۆتیکی گڕئاسا ناسرا کە لە سەرتاسەری ئەوروپا بەکارهێنرا و کەم و زۆر هەتا میانەی دووەمی سەدەی شانزەهەم مایەوە هەتا ئەو کاتەی شەپۆلێکی بە توانایی ڕێنسانسی هەڵقوڵاو لە ئیتاڵیا ئەوانەی لە خۆیدا داپۆشی لە ساڵەکانی پەیوەست بە سەدەی پانزەهەم بۆ شانزەهەم شێوەی جوانکاری دیاریکراو لەسەر هەیکەلی دێرینەی هونەری گۆتیک دروست کرا کە بە شێوەی نێونەتەوەیی ناونرا و بە کاری ناسک و جوان و ئەنجامداری کاری دڵگیری خۆی زیاتر تێکڕای هونەرەکانی جەستەی بەرجەستە و جوانکاری وەک چەندین جۆری پەیکەر تاشی نەخش و نیگاری بەرجەستە پەیکەرسازی بەرتاشی و چەندین جۆری وێنەکێشان وێنەکێشانی تابلۆی چوارچەوەی دارین نووسینەوەی وێنەسازی پەڕتووک بیناسازی گۆتیک لەسەر بنەمای بینایەکی خۆ بنیات نراوە لەسەر بینایەکی شێوە چوار هێڵی بەرامبەر و یەکسان. خاوەنی دوو قۆڵی درێژ و پانی پچڕ پچڕ، قۆڵی شەو مانەوەی شێوا لا کێشەیی گرێدراو بە دوو ڕێڕەوی لاوەکی لەگەڵ بنمیچی بەرز سی و پێنج تا چل و پێنج مەتر و پشتبەندی هەڵواسراو. تاوەری یەکتربڕ، تاوەری توندوتۆڵ، هەندێ جار بەرز، لە شوێنی یەکتربڕی دوو قۆڵی یەکسان، پێشەوەی خانووی خۆرئاوای یان چوونە ژوورەوەی سەرەکی، دوو تاوەری بەرزی جیاواز لەسەر هەردوو لاکەی هیلالی نوکتیژ و تاقی ناوبۆشی پچڕ پچڕ. وتمان بیناسازیی گۆتیک لە ڕەوتی فراوانبوونی خۆیدا، لە هەموو شوێنێک و قۆناغێک، بە هاوسەنگی و ئارەزوومەندی و هەندێ ڕەگەزی بیناسازیی ناوخۆیی ئامێزی کردەوە و تایبەمەندی نوێ دەرهات. گۆتیک جیابووەوە بە تایبەتی لە باشووری فەڕەنسا بەکار برا. لە ئیسپانیا گۆتیک جیابووەوە بە بیناسازیی ئیسلامیی ئیسپانی تێکەڵ کرا و بەرهەمی ئەوە بیناکانی وەک کڵێسەی گەورەی ئیشبیلیایە کە لە جێی مزگەوت دروستکرا. سەدەی پانزەهەمی زاینی. بینایەکی تر بە تاقی گومەزی ئیسلامی لە تڵتیلتا، ئەندەلوس، سەدەکانی چوارەم و پانزەهەم بوو. لە بەڕیتانیا گۆتیک مۆناگی تایبەتی خۆی وەک گۆتیکی سەرەتایی و گۆتیکی ئارایشتکراو ١٢٨٠ ی زایینی و گۆتیکی پتەو گرتیانە باوەشی خۆیان، بێجگە لەوەی کە جۆری تایبەتی لە کڵێسای گۆتیک لەگەڵ هۆڵی عیادەی شەوانەی بەرزیان لە داوێنی خۆیدا دروستکرد. سەدەی چواردەهەم ئیتاڵیا تاکە وڵات بوو کە سیستەمی گۆتیک وەک ئەوەی کە دەبووایە پێشوازی لێ بکردایە نەیکرد ئەو شێوە بیناسازیەی بە تەواوی قبوڵ نەکرد یان ڕەگەزی بیناسازی ناوخۆی لە ڕادەبەدەر ئاسایی خۆی لەگەڵ ئەودا ئاوێتە کرد هەر بۆیە دەبینین بینا دینییەکان لە شاری فلۆرەنس وەک سان ماریا نۆڤێلا و سان کروچا بەشێک لە تایبەتمەندی ناوەوە بینای کلاسیکی ڕۆمیان پاراستووە بە هەمان شێوە کە کڵێسا گەورەکانی شارەکانی سیەننا ئوریەتتو و میلانۆ کە لە سەدەی سیانزەهەم دروستکراون کاریگەری گۆتیکی فەڕەنسایان قبوڵ نەکرد لە ئەنجامدا گۆتیک و ڤینیسایی بووە ئاوێزێک کە لە بیناسازیی بێزەنتینیدا بە ئاشکرا مایەوە. پێکهتاشی گۆتیک وەک بیناسازی لە ناوچەی ئیل دو فرانس پێکهات و بە تێپەڕبوونی ماوەیەک لە قۆناغی ئاسایی بە جوانکاری لە خزمەت بیناسازیدا، گەیشتە پێگەی بەرز و پرۆسەی پێناسەی باش. کە دروستکردنەوەی دووبارە پیشاندانی پەیکەرەکانی پیاوانی ئاینی و حاڵەتی مریەم و مناڵ و لە خاچدانی مەسیح و ڕووداوە گرنگەکانی مەسیحێت بوو تەنیا لە کڵێسەی گەورەی شارتەردا زیاتر لە هەشت هزار پەیکەری بچووک بە شێوازی ڕیزی هەیکەلە وشکراوەکانی پۆشاکی پێچراوەی سەر دەرگای چوونە ژوورەوە یەکەمین قۆناغی پێگەیشتووی قبوڵکراوی ئەو هونەرە پیشان ئەدات لە قۆناغی دواییدا یەکەم بەسەر و دوایی بە ئەندام ئەو پەیکەرانە بە هێز و جۆش و خرۆشی ژیان دەرکەوتن پەیکەرتاشی تەواو بەرجەستەی سەر دەرگای نۆتەردام 1220 دەرگاکانی قۆڵی هێڵی هاوتەریبی چەلیپا و سەر دەرگای چوونە ژوورەوەی شاڕتەر، هەزار و دوو سەد و چل و سێ دەرگاکانی خۆرئاوای کڵێسی ئامیەن هەموویان دیاریکراون بە حاڵەتی شکۆمەندی و ئارامی، کەڵە پیاوەکان کە ڕوانگەکانیان بە یادی هەیکەلەکانی ئەرباب و چەند جۆرێک لە پەیکەرتاشی قۆناخی کلاسیکی یۆنان دادەنرێت، بەو هۆیەوە پەیکەرتاشی گۆتیک، مەسیح لە چوارچێوە و. ماهیەتی کە شێوەکانی بێزەنتینی و شێوە ڕۆمیان بۆ بەخشی بوو دەدرێت لە پێگەی ئەولیای خودا لەسەر ڕووی زەوی بە تەواوەتی شکۆی فریشتەکانیشی لە هونەری ئەوروپا و ئەمریکا دەدرەوشێتەوە بە درێژایی سەدەی سیانزەهەم پەیکەرتاشان لە پۆشاکسازی و تایبەتی شێوە گۆتیک کە تایبەت لەگەڵ چەمانەوەیەکی پتەو هاوسەنگی خۆی حاڵەتی شکۆمەندی و وەستاندنی و ئارامیی دەروونیی پەیکەرەکانی دووپات دەکردەوە. هەروەها لە پیشاندانەوەی سەرنجڕاکێشی دینی و پیاوانی ئایینی و سیمای جۆش و خرۆش هەر یەکە لە تەماشاچیان و پێگەی خواوەندی مەسیح بە لێهاتوویی تەواو گەیشتبوون. بەڵام لە سەرەتای سەدەی چواردەهەم ئەو شارەزایی و پێشکەوتنە بەرەو ئاوابوون ڕۆیشت بە تایبەت لە فەڕەنسا و جێگەی خۆی تا سنووری پەیکەتتاشی ئارامگە و مەزارەکان سپارد سەرنج و دڵبەستەی زۆربەی پەیکەرتاشانی بۆ لای خۆی ڕاکێشا دروستکردنی پەیکەرەکانی مردووان لەسەر گۆڕستانەکان کە پێشتر بە کانزا و شێوەیەک لە نیمچە مەڕمەڕ، هەروەها بەرد و دار جێبەجێ دەکرا، هەتا کۆتایی سەدەی پانزەهەم بەکاربرا و پاشماوەی نایابی لێ بەجێماوە. بە تەرخانکردنی ڕووبەری دیوارەکانی کڵێسەی گۆتیک بە شووشەبەندی نەخشکراو، وێنەکێشانی سەر دیوار لە بیناسازیدا قۆناخ بە قۆناخ شوێن و پێگەی خۆی لەدەستدا. ئەو هونەرە وەستا بە نەخشی نیگار لەسەر ڕووی تەختە و چوارچێوەی جوانکاری، دوو پارچە و سێ پارچە، هەر هەندێ جار زیاتر، بۆ پشتی میحراب یان چەند بەشێ لە تاقی کڵێسە. هەروا نووسینەوە و وێنەسازی نوخسقەی جۆری نووسین، بەڵام هەر یەکە لەوانە بەشەکانی وێنەکێشان لە قوتابخانە جیاوازەکانی وڵاتی فەڕەنسا و، بەڕیتانیا و فنلەندەر و ئەڵمانیا و ئیسپانیا بە تایبەت لە پێش هەمویان لە ئیتالیا لە پێشکەوتنی خۆی بەردەوام بوو بە خوڵقاندنی بەرهەمی گەورە و پایەدار و زەمینەیان بۆ دەرکەوتنی وێنەکێشانی قۆناغی ڕەنیسانس ئاسان کرد ئەوەی جی سەرسوڕمانە مامۆستایانی پلەیەکی ئیتالیا وەک چیما بۆ جووت و سیمۆنا مارتنی زۆر لەوانی تریش لە هەمان کۆتایی سەدەی سیانزەهەمدا پێگەی بەرزی خۆیان وەک پرشنگدارانی سەرهەڵدانی وێنەکێشانی ڕێنیساس جێگیر کرد. شووشەبەندیی نەخشکراو، بەتایبەتی لە فەرەنسا و بەڕیتانیا، وەک ئەوەی کە ئاماژەی پێ درا، لە بیناسازیی گۆتیک ڕەواج و برەوی زیاتری پەیدا کرد و مەیلی هونەری بە فراوانکردنی ڕووبەری پەنجەرەکان بۆ دابینکردنی ڕووناکی ناو بینا، شووشەبەندی نەخشکراو و ڕەنگین بە ڕەنگە تۆخەکان لە سەدەی دوانزەهەم و سیانزەهەمدا گەیشتە لوتکەی خۆی، بە شێوەیەک کە ئیتر بۆ پەنجەرەکانی کڵێسەی سنت دنی و سانس لە فەڕەنسا و کنتەربوری لە بەڕیتانیا و بەتایبەت نموونە نایابەکانیان لە شارتەر و ڕوئان لە ڕووی دەوڵەمەندی ڕەنگ و بەهێزی هێڵەکانی وێنەی ئەسڵی و هاوشێوەی بەدی نەهات. لە کۆتایی سەدەی دوانزەهەم بە دواوە، شازادەکان و ئەمیران و شارنشینانی دەوڵەمەند و کاربەدەست، لە پیشەوەران و پشتیوانی لە هونەرە لاوەکییەکان و پیشەسازی بەکاربراو لەگەڵ کڵێسا هاوئاهەنگ بوون. لە ئەنجامدا، چەندین جۆری کانزاکاری و زێڕەنگەری و مینیاتۆر و دارتاشی و بەردتاشین بۆ دروستکردنی کەلوپەل و پێداویستی بەکاربردن، یان کەلوپەلی جوانکاری، بە هەمان شێوە چەندین پیشەسازی ڕستن و چنین وەک فەڕشی بچووکی دیواری و فەڕشی چنراوی قەنەفە و چەندین قوماشی ناسک و چنینی ئاوریشم و درومان، هەروا گۆزەگەری بە بریقەداری ڕەنگین و نەخشی جوانکاریی بەرجەستەکراو، دروستکردنی بەرگی پەڕتووک و سنووقی خشڵ و زێڕ و زیو، چوارچێوەی ئاوێناو، وەک ئەوانە بە عاج و چەرم و دار دوو کانزای گرانبەها، ڕەونەق و برەوی هەبووە، لە هەمان قۆناغدا بوو